کاسێتی سێم دیوی دووەم بەڵام لە سەردەمێکدا گەورە بوو بوو مرۆڤ سەرسامی خۆی بە کارەساتەکان لە دەستدا بوو ئەو بە درێژایی شەو چیرۆکی کاول بوون و مردن و جەنگەکانی بۆ دەشێڕامەوە من وەک بە ڕامشەنێت لە ئازاردا خۆم ڕادەشەن وەک کەشتێکی کۆن بمبات بۆ بەرە و دوور کەناردا لە نێوان مردن و زیندووبوونەوەدا ئەو بەرە ئەو بەرم دەکرد ئەو قسەی لە دنیای دەکرد چ شتێکی لەو جیانەدا نەدەچوو کە من جێم هێشتبوو، من لە ناگایی خۆمدا وەک بەهەشتێ تەماشای ئەو دونیایەم کردبوو، ساڵ لە دوای ساڵ لەمم کردبوو بەسەر ڕەنگەکانیدا تا لە یادم بچێتەوە و جوانێکانی ئازارم نەدەن، بەڵام ئەوەی ئەو باسی دەکرد جەهەنم بوو، شەو تا بەیان ئەو چیرۆکی خاپووربوون و وێرانبوونی دەگێڕایەوە، لە خەڕابێکەوە بۆ خەڕابێکی تر، لە مردنی لەناکاوی دەیان هەزار مرۆڤەوە بۆ مردنی دەیان هەزار مرۆڤی تر، تا خۆر هەڵدەداتە و قسەی دەکرد یەک لەسەر یەک چیرۆشی هەرەسی شارەکانی دەگێڕایەوە، چیرۆشی کولێرا و تاعوون، چیرۆشی لەناکاو و تەفروتونە بوونی هەزاران خێڵ و عەشرەت و تایەفەی سەیر سەیر، کڕانی باڵندە، بەسەرچوونی سەدان چەشنی گوڵ، کەوتن و کوشانەوەی هەزاران ئەستێرە، لەدایک بوونی شارگەلێکی دیکە لە خۆڵەمێشی شارەکانی تر بەیانی دەهات و من بێئاگا خۆم ڕادەشان. ئەو بەرامبەرم بەو دەنگە سارد و قوڵ و هێمنەی قسەی دەکرد، نە هەستی بە ترس دەکرد، نە بە بێباشی، یەکێک بوو هەموو کارەساتەکانی بینیبوو، ئەو سیما پاک و مناڵانەی لەگەڵ ئەو چاوانەیدا نەدەگونجان، کە هەستم دەکرد پڕن لە دوکەڵ، بەڵام هێندەی تیشکی بەیان دەردەکەوت، وەک تارمایەیەک کە لە ڕوناکی بترسێ، شتەکانی هەڵگرت و بەپەلە ڕۆشت. من پێمگوت. بەجێم مەهێڵە لەگەڵ خۆتا بم بە ڕزگارم کە تۆ ناڵیت من ڕۆح لە بەرەکان ڕزگار دەکەم ڕزگارم کە من ئیشم زۆرە دەبێ زۆر شت بزانم ئەو لەسرم نەوەسا لە بەر دەرگاکەەوە بە پەشۆکانێکەوە لە پەشۆکانی باڵندەیەکی گەورە دەچوو لە ترسی کولێک هەڵی فڕێنێ گوتی مزەفەری سوبح دەم نابێ کەس بزانێ من لێرە بووم لەوانەیە مردنی لە دوا بێ من دەگەڕێمەوە بۆ لات ئێستا گەلێک درەنگە دەبێ بڕۆم وای گوت و لەو دی و دەرگاکەەوە ون بوو سەرەتا وەک تارمایە دەهاتە بەرچاوم من لەو ساڵە دوور و درێژانی ناو لەمدا گەلک سربردەی دیکەم وەهادی بوو شەوانێک هەسام و مەخلوقاتێکم بینی بوو لەسەر سەرم ڕاوەستابوون و قسەیان بۆ کردبووم، هەستابووم و مرۆڤم بینیبوو لە ڕەنگی ئاو، لە ڕەنگی جێژن ئاسای با، لە ڕەنگی بلوێری ڕەش، لە شێوەی کەفی سپی هاتبوون و قسەیان بۆ کردبووم، باسی با و مانگ و قیامەت و خۆڵ و بارانیان بۆ کردبووم، کە دەڕۆیی بۆ ساتێک بۆ ورچ ساتێ حسابێکی ئەو تارمایانەم بۆ کرد، وامزانی هەموو ئەو شەوە جگە لە وڕێنەیەک و ترس و خەیاڵێکی ڕەش زیاتر هیچی تر نییە، بەڵام چەند سەیر بوو بۆ شەوی دووەم لەگەڵ هەڵهاتنی تاریکیدا گەڕایەوە، هەمان ئەو جلانەی لەبەردا بوو، هەمان ئەو تفەنگەی پێ بوو، هەمان ئەو کاسکێتە سەوزەی لەسەردا بوو، لەبەر دەرگاکەوە. پێی گوتم، ئازادیت بۆ چییە؟ چ کاتت، چ کارت بە ئازادی هەیە؟ ئێمە ئازادیی چی بۆ هێناین؟ بەتەمای چیت لە ئازادی؟ پێدەچوو بە درێژایی ئەو ڕۆژە بیری لە من کردبێتەوە. من پێم گوت، دەمەوێت بە دوای سەریاسی سبەحدەمدا بگەڕێم. تکایە تۆ هەموو شتێک دەزانی، تۆ هەموو دنیا گەڕاوی، لە هەموو جێیەکی ئەم مەملەکەتەدا بووی، پێم بڵێ ناوی سەریاسی سبەحدەمت بیستووە؟ تۆ ناڵێیت هەر یەکێ لە ئێمە حەقی ئەوەی هەیە کەسێکی زیندووی هەبێ، تۆ خۆت عەوداڵی دۆست نیت کە هاتوویتەتە ئەم دارستانەوە، سریاسی سبحدم کوڕم بوو. کە باسی سریاسی سبحدمم لەگەڵ کرد ڕەنگی گۆڕا، بە تێفکرینەوە پرسی، سریاسی سبحدم کوڕی تۆ بوو؟ بەڕاست کوڕی تۆ بوو؟ من گوتم، ئەگەر بگەڕێمەوە بۆ دنیا، ئەگەر حەز بکەم تێکەڵ بەو ژیانەی ئێوە ببمەوە، بۆ سریاسە سریاسی سبح دەم کوڕی من بوو ئەو نەی دەناسی وانە دەیناسیت بە خەمێکی قوڵەوە گوتی نا نایناسم من سریاسم نەناسی و هەرگیسیش نەم بینیوە بەڵام دەزانم مردووە سریاسی سبح دەم مدەتێک لەمەوبەر کوشرا من تاوە حیکایەتەکەی نازانم بەڵام خەڵکانێ دەناسم هەموو چیرۆکەکەی دەزانن ئەوە یەکەمین سەرەداوی من بوو وەک پیاوێکی زەلیل گوتم ئیکرامی شێو بم بە دەرێ من دەمەیە بچمە سەر گۆڕەکەی من دەبێ لێرەدا بڕۆمە دەرێ یارمەتیم دە گەنجێکی سیر بوو گوتی بەڵام دەتەوێ بچیت بۆ کوێ؟ ساتۆ هیچ کەسێک لەم دنیایەدا ناناسی، شوێنێک نییە ڕووی تێ بکەی، ماڵێ نییە بۆی بگەڕێیتەوە، هاوڕێیەکت نییە بتگرێتە خۆی، ناوت لە جێگایەکی دنیادا نییە تۆ بە مردوو حسابیت. دواتر یاقوبی سنەوبەر لە هەر جێگایەک بتگرێ ژیانت دەکاتە جەهەنم، منیش جێگاکەیم نییە. بتبەم وەک دەروێشێکی توڕە بە نائارامی هاوارم کرد بەڵام زەویم هەیە شەوم هەیە ڕۆژ و سێبەر و لمم هەیە دنیا هەموو بەو هەموو گەورەی خۆی لە بەردەممدایە هەزاران کێڵگە هەیە نانم دەدەنێ هەزاران درەخت هەیە دەم شارنەوە هەزاران ڕەشەبا هەیە ونم دەکەن من ڕەفیقی گردونم ڕەفوخی ئەو ئاسمانە گەورەیەم ڕەفیقی تریفەم ڕەفیقی ڕەشەبام بە هێمنیەوە گوتی تۆ ناسانیت دەتدۆزێتەوە لە هەموو شوێنێک هەیە کەسی خۆی هەیە بێفاایدەیە من پڕ بە شەو هاوارم کرد ڕاستە من دۆستێکم نییە هاوڕێیەکەم نییە هیچ جێگایەکەم نییە ڕووی تێ بکەم بەڵام درەختێک دەبێ بم گرێتە خۆی ئاوێک دەبێ بم گرێتە خۆی ئەشکەوتێک دەبێ هەڵم گرێت و دەرم نەکات من تەنها لەسەر دەفتەرەکان مردووم، تەنها لەبەردەم ئەو قانوونانەدا مردووم کە حوکمی دنیا دەکەن، من لەبەردەم خەزێنەی سروشتدا نەمردووم، لە حسابی ئاو و باڵندە و درەخت و هەورەکاندا نەمردووم، لەم گەردوونەدا بەشێکم هەیە، لەم گەنمەدا کە ئێستا دەڕوێت شتێکم دەکەوێت، لەو ئاوەدا کە بەشی کرم و مێشوولە و گورگەکانی تیایە بەشم هەیە، لەو هەنارەدا کە ئێستا دەڕسکێت، لە نیوەدوورەکاندا بەشم هەیە، من بەو ئەندازەیە ڕووت نیم. شتێک هەیە دام دەپۆشێت و دەمشارێتەوە شتێک هەیە نانی خۆیم لەگەڵتا بەش دەکات ئیکرامی شێ و بەهێمنی جێی دەگرت و دەیگوت سا بزانە ئەو ڕۆژە تۆ لێرە دەچیتە دەرەوە شتەکان دەگۆڕێن تۆ دەچیتە ناو شەڕێکی گەورەوە بۆ ئەوەی بچیتە شەڕەوە دەبێ پێشتر پەناگەیەکت ئامادە کرد بێ جێ بگرە مزەفەری سەبح دەم من سا دەمەوێ یارمەتیت بدەم بەڵام تۆ سەقفێکت دەوێ چوار دیوارت دەوێ ژوورێکت دەوێ تەبیعەت هەموو شتێکی تر دەدا بە ئینسان سرووشت با شەو با خەموو شتێکت دەدەنێ ژوور نەبێ تۆ کە لێرە دەچیتە دەرێ پێویستیت بە ژوورێکە سا ئینسان بێژوور لە سەگێکی پیس بەترە سرووشت هەموو شتێکمان دەداتێ تا دواجار خۆمان بتوانین ژوورێکی پێ دروستکەین هەموو ئەوەی سروش بە ئینسانی دەبەخشێ دواچار بۆوەیە خۆی بتوانێ ژوورێ دروستکا من گوتم کێ دەڵێ من پێویستیم بە ژوورە من بیست و یەک ساڵە لە ژوورێکدام من دەمەوێت هەتا هەتایە لە ژێر باران و تریفەدا بژیم هەتا هەتایە جگە لە گەردوون هیچی تر نەدوێنم. کەمێک وەستا و گڵۆپی عەڕقی ماندووبوون بە تەوێڵێەوە بوو، لە ئەسپێکی گەورە و ئارام دەچوو لە ئێوارەیەکی گەرمدا بە جۆرێ شانی کوڕ کردبوو، لە بەر پەنجەرەکەوە تەماشای تاریکی دەکرد وەک ئەوەی ماڵاوایی لە شتێ بکا، ئەو هەستی بە گەرما و خنکان دەکرد و من هەستم بە سەرما دەکرد. کە ئاوڕی دایەوە تێگەیشتم قووڵ بیر دەکاتەوە، هەر کاتێکیش بیری بکردایەتەوە چاوی دەنوقاند و عەرەقی دەردەدا، گوتی، ئەمشەو کاتی تەفسیرکردنی ئازادی نییە، هێشتا زووە تەفسیری ئازادی خۆت بکەی، ئینسان هەمیشە لە تەفسیری ئازادیەکانی خۆیدا پەلە دەکات، لەو شەوەوە من کەوتمە ناو ئەو گوناحەی یاقوبی سنەوبەر نەیدەویست من تێی بکەوم، ئەو پاک بوو، ئەو هەموو ساڵە لە جەنگ پاکێتی بێ ئەندازە درەوشاوەی لە دڵیدا نەسڕیبۆوە، ئەو ڕوخسارە دێو ئاسا گەورەیەی، ئەو هێمنێسەری کە لە ناکاو لە پەشۆکە، هەمیشە لە پێش چاومە، لە هەر کوێ بووبێتم، شەو بەر لەوەی بنووم یادم کردۆتەوە، تا دەمرم لە هەر کوێ بم، شەوان بەر لەوەی بنووم یادی دەکەم، بەیانیان بەر لەوەی لە جێکاکەمدا هەستم یادی دەکەم، هەر کۆترێک و کوکوختێ ببینم یادی دەکەم. هەر ئاوێکی ساف ببینم دەڵێم لەو دەچێ ئەو لە یەکێک دەچوو خودا لەگەڵ دروستکردنی ڕۆحیدا ماندوو بووێت دواجار بە پێکەنینێکی نەرم لە پێکەنینی یەکێک دەچوو شەو بە کوچەیەکدا تێپەڕێت و لە تاریکیدا ون ببێت و گوتی من حەقم بە ئازادیەوە نییە بەڵام ئەگەر بت بەمە دەرەوە و سابەرگەی شەو و ڕەشەفا و تۆفانت نەگرت هیچ درەختێ جێگای نەکردیتەوە هیچ شریفەیەک نەیشاردیتەوە، ئەوسا چی؟ ئەوسا دەچیت بۆ کوێ؟ بێ ئەوەی بوەستم هاوارم کرد، دەچمەوە بۆ سەحرا، بۆ ناو لم، یان بۆ هەر خەڵوەتێکی هەتاهەتایی. گوێبگرە ئیکرامی کێ و من گەشتێکم هەیە و دەبێ بیکەم، وەزیفەیەکم هەیە و دەبێ جێبەجێی بکەم، شتەکان وەهان، حیکمەتێک هەیە لەوەدا من بیست و یەک ساڵە نەمردووم، حیکمەتێک هەیە من لێرەم. حیکمەتێک هەیە من و تۆ لەم شوێنەدا بە یەک دەکەین ئەمە قەدەر نییە شتێکی لە قەدەر سێرترە شتێکی ئەندازەیتر و نەخشەسازیترە گەر تۆش نەبیت شەوێکی تر لە ساڵێکی تردا ڕێبوارێک لێرە دەڕوات و ڕاوچیەکی وەڵ وێڵ لێرەوە تێدا پەڕێت و من بانجی دەکەم و دەڵێم ئەی دۆست ئەی برا لەگەڵ خۆتا بمبە بە هێمنی گوتی، نا، سادوایی ئەو خەیاڵاتە مەکەوە، تەنها من و ئەو دەزانین بێینە ئێرە. ئەوەی دێتە ئێرە لە ناو درەختەکانا ون دەبێ، شتێک نییە ناوی قەدەر بێ، ئەم ماڵە پەنەگای نەهێنی ئەوە، پەناگای هەرە نەهێنی و سەیری ئەوە. ماوەیەک من تەنها کەسێک بووم جێی بڕوا بووم، ڕۆژگارێکی زۆر کورت سا هیچ کەس تا سەر شوێن بڕوای ئەو نییە، ئەو ماوەیە وەک. جێلێکی گەورە سەیری دەکردم، جێلێک کە دەکرێ لەسەر ئالیشی ئەسپەکانی، لەسەر هەرزنی بولبول و کاهووی کەروێشکەکانی سزای بدەیت. چەند ساڵ لەمەوبەر تازە شۆڕش سەرکەوتبوو و من زۆر نەبوو پاسەوانی بووم، لەو باوەڕەدا نەبووم کەس بیەوێ بیکوژێت. ئەو لەگەڵ هەموو دەوڵەتەکانی دونیادا ڕێک بوو، هەموویان وا بوون. هەموویان لەگەڵ هەموو دەوڵەتەکانی دونیادا ڕێک بوون. شەوێ لەسەر مردنی یەکێ لە کەروێشکەکانی هێندە سزایدام تا گریام، پێشتر نەگریابووم، سا لە هیچ یەکێک لە شوێنە سەختەکانی جەنگ و لە ژەهرباران و لە شەڕە دەستەویەخەکاندا هێندە ئازار بە ئینسانیەتم نەگەشتەبوو، من ڕقم لێیەتی. ئەو و هاوڕێکانی هەموو شتێکیان برد بۆ خۆیان، هەموو شتێک، یەک نەهێنی بوه هەیە بۆ ئێمە ماوەتەوە، یەک شت هەیە ئەوان دەستیان، نەیگاتێ ناوەی دڵمانە ناوی ناوە وا مەزانە سروشت بتوانێ بتشارێتەوە ئەو لە سروشت بەێسترە فەرمانڕەواکان حیزبەکان لە سروشت بەێسترن ئەو کات نەم دەزانی باسی چ دەکات پێم وابوو مەراقێکی ڕەش وا دەکات بەو شێوەیە غەمگین و نائومێدانە قسە بکات، مەراقێ لەگەڵ ئەو دەموچاوە کەش و نیگە تیژ و بەرینانەیدا نەدەگونجا، کە ڕوخساری کەسێکی پێ بەخشیبوو لە دوای فڕینێکی درێژ لە ناو باخێکدا نیشتبێتەوە، مەراقێک مەراقێک نەبوو تێکەڵ بوغز بووبێت، بەڵکو مەراقێکی تەنک و ڕوون بوو وەک مەراقی ماسییەک. ئەو شەوە سەرەتای لەدایکبوونێکی دیکەی هەردووکمان بوو. ئەو خۆی دەیگوت، شەڕێک لەم مەملەکەتەدا نەماوە مرۆڤ بە ویژدانی ئاسوودەوە بچێتە ناوی. دواتر هەستم کرد ئەو لە کۆمەکی مندا دەگەڕایەوە بۆ خەیاڵە دێرینەکانی دەربارەی دونیایەک بتوانێت جەنگی جوانی تێدا بێ، پیاوێک زۆر زانا نەبوو، کوڕی شارۆچکەیەکی خاپوورکراو بوو، ماوەیە لە چاپخانەیەکی نەیەنی لە چیا کاری کردبوو، لەویا ئەو گەنجانەی ناسیبوو کە دواتر بە شێوەی جۆراوجۆر یان مردبوون، یان ون ببوون، یان ڕوخساری خۆیان ون کردبوو. بەڵام فریشتەیەک لە ناویدا سەلیقەیەکی تیژ و زمانێکی سیحرایی پێ بەخشیبوو، ڕۆژێ بڕیاری دابوو بچێتە شەڕی وردەوە، کەسێکی بچووک بوو، بیرکردنەوەی زۆر خستبویە سەر ئەو حەقیقەتەی هیچ سپاو لەشکرێ بەو دروست ناکرێ، لەبەرئەوە لێرە و لەوێ بۆ جەنگی بچووک دەگەڕا، دۆستایەتی نزیکی لەگەڵ هەندێ لە سەرۆکەکاندا ڕێگای کۆمەکی هەندێ ڕۆحی ئەشکنجەکێشان بۆ مەیسەر کردبوو، وەک هەر گەڕۆکێکی نائاسوودە لەدوای ئەوانە دەگەڕا کە ئینسان دەتوانێ بە شتێکی بچووک دڵنەوایان بداتەوە، وەک چۆن سارد و بێ دەربەست چیرۆکی خاپوور و وێرانیەکانی بۆ گێڕامەوە، هەمان شێوە سارد و بێ هیچ شانازیەک چیرۆکی ئەو کەسانەی بۆ گێڕامەوە کە لە تۆفان و برسێتی و زیندان و پەلەمار ڕزگاری کردوون، کە قسەی دەکرد چاوەکانی مات بەڵام پڕ بوون لە بۆڵی و نەهێنیە قوڵتر لە ئیدراکی تایبەتی خۆی. ئەو شەوە ئیکرامی چێ و ڕێگای نەدام لەو ماڵە بێمە دەرەوە، لای ئەو هیچ شتێک لەوە ترسناکتر نەبوو مرۆڤ ماڵی نەبێت، ئەو شتێک بوو لەگەڵ مندا تەواو ناکۆک، جگە لە ڕۆشتن و پێدەشت و ژێرباران و بەر بروسکە، حەزم بە شتێکی تر نەدەکرد. نا، وا مەزانە من ترسم نەبوو. من لە هەموو شتێک دەترسام. ئەو شەوە کە بە ئیکرامی شێوم دەگوت حەزەکەم ڕووت لە ناو باخێکدا بشین کارگیز بارانتیایە خۆش نەکاتەوە لە ناخەوە دەلەرزیم بەڵام من کەسێک بووم بەرگەی ترسم دەگرت ئازایەتی ئەوەم نییە نەترسین بەڵکو ئەوەیە بەرگەی ترسەکانمان بگرین بەر لە بەرەبەیان ئیکرامی چێ و تفەنگەکەی هەڵگرت بڕوات پێی گوتم تا جێگایەکت بۆ نەدۆزمەوە تیا پشوو بدەیت ناگەڕێمەوە ئەو شەوە ڕۆیشت و دەبوایە منی دی چاوەڕوانی بکەم چاوەڕوانییەکە سەرەتای زیندانی دەهێنایەوە یادم ئەو ساڵانەی دیلێتی بێ ئەزموون بووم و هەفتە و مانگەکانم بە خێرایی ئازادی دەژمارد، زۆری ویست تا فێر بووم چاوەڕوانی بکەم. ئاه، چ هونەرێک لەوە سەختتر نییە خۆت فێر بکەیت چاوەڕوان نەبیت. خودایە! خودایە ئینسان چ مەخلووقێکی پڕ لە چاوەڕوانییە، چ مەخلووقێکە لاوازە لە بەردەم فیتنەی ئەو مزگێنانەدا کارگیز نایەت و دەبێ تا قیامەت چاوەڕوانی بکەیت. من ئەم شەو بە ئێوە دەڵێم، ئینسان مەخلوقێکە بێ چاوەڕوانی هیچ نییە، بێ چاوەڕوانی دەڕوخێ، بێ چاوەڕوانی هەتا هەتاییە، کۆتایی هاتووە. بە شێشتەم با بگەڕێینەوە بۆ لای خوشکە سپێکان ئەو خوشکانەی ئەگەر چی بێ ئەنداسە جوان بوون بەڵام کەسانێ خۆشی نەدەویستن هۆیەکانی ئەو کینەیە گەلێک زۆر بوون خوشکانی سپی دوو کەسی نائاسایی بوون ئەو چیرۆکە سەیرانی لەسەریان بڵاو بۆوە، لە چیرۆکی هیچ ئافرەتێکی تر نەدەچوو. هەموو ئەو شتانەی لە دوای مردنی محەمەدی دڵشووشە ڕوویان دا، بە جۆرێ لە جۆرەکان وێنەیەکی سەیری لەسەر دروست کردبوون. ئەو گۆرانییەی جارێ لەسەر گۆڕەکەی محەمەدی دڵشووشە گوتیان، ڕۆژانی دواتر بە دەنگی بەرز، دووبارەیان دەکردەوە، بەڵام هەر ئەوە نەبوو لەسەر گۆڕی ئەو کوڕانی گۆرانی بڵێن، بەڵکو لە هەندێ جێگەی دیکە و هەندێ کاتی دیکەدا گۆرانیان گوت کە نەدەبایە گۆرانیان تیا بڵێن. ئەو چیرۆکە سەیرانەی لەسەر خوشکە سپیەکان بڵاوبۆوە پەیوەندیەکی گەورەیان بەو چیرۆکەی منەوە هەیە، ئەو چیرۆکانە بوون، ژیانێکی تەنهاییان بۆ ئەوان دروست کردبوو، تەنیاییەکی هێندە قووڵ و شکێنەر کارێکی کرد دواجار خولیای دروستکردنی برایەکی خەیاڵی بکەوێتە سەریانەوە. هەمووتان بوومەلەرزەکانتان لە یادە؟ ئەو دوو هەفتە ترس و بێخەیی و مردنەتان لە یادە کە شەوی چەند جارێک زەوی وەک مردوویەکی تووڕە لە ناوەوە ڕایدەوەشاند؟ دەلەرێوە ئەو شەوانی گومان و بێ ڕەحمیەتان لە یادە کە سەدان هەزار مرۆڤ لەسەر شەقام و شۆستەکان جێگای خەوتنیان ڕادەخست و سەیری ئەستێرە و مانگ و گەواڵی هەوری بێ ڕەحمیان دەکرد کە وەک بای دۆزەخ بیان بات و غەریبێک و خەستە بە ئاسماندا ڕوو نادیار دەچوون ئەو بومەلەرزانەی چاوشارکێیان لەگەڵ ژیاندا دەکرد ون دەبوون دنیایان ئارام دەکردەوە شەویان خامۆش دەکرد. سوکنایان بە دڵەکان دەدا، ئاسوودەییشی نەهێنیان دەبەخشی، تا کەم کەم خەڵکیان ناچار دەکرد باوەڕ بە دیوارەکانیان بهێننەوە، خەڵکیان ناچار دەکرد لە زەوی و ئاسمان و درزە نادیارەکانی ناو مەلەکوت نەترسن و بگەڕێنەوە ژێر سەقفەکانی خۆیان، بەڵام هێندە هێندەی بە دڵنیایی و ئاسوودەوە دەچوونە ژوورێ، وەک مارێکی مەکرباز گەمەیەکی شەیتانی بکە، دووبارە دەکەوتنەوە ڕاشێنینی دونیا من لەوێ نەبووم دروست نازانم پشووی نێوان بوومەلەرزەکان چەند درێژ بووە بەڵام ئەوانەی لە شادەریا و لاولاوی سپیدا بۆ سیفەتی شەیتانانە دەگەڕان ئەوەیان بەلاوە سەیر بوو کە هەمیشە بەر لە ڕوودانی بوومەلەرزەکان بە چەند دەقیقە خوشکە سپیەکان لە ماڵ دەهاتنە دەرێ وەک ئەوەی ئەوان کاتی بوومەلەرزەکان بزانن وەک ئەوەی سەعاتێکی سەحراوی لە نێواندانا بێت یان ئەهریمەنێک بە چرپە کاتی بوومەلەرزەکان لابەیان بکات لە دوامین چلەمین لەرینەوەی بێ ئامانی دنیا چیرۆکی و کیژە سەحربازانی خەبەرداری نهێنی زەمینە لەرزەکانن لە هەموو دنیادا بڵاو بۆوە لەو شەوانەدا چیرۆشێک لەدایک بوو کوچە بە کوچە ڕۆیشت بازار بە بازار دنیا دەگەڕا چیرۆشی دوو خوشک کە پەیوەندیان بە خێو و شەیتانەکانەوە هەیە دوو خوشک دەنگیان توانای سڕکردنی باڵندە و پەپوولە و مرۆڤەکانی هەیە، دڵ هەلا هەلا دەکەن، لە گۆڕستانەکاندا دەگەڕێن و گۆرانی دەڵێن، ئەو چیرۆکە کردنی بە دوو کەسی تەنیا، ڕۆژێک ئاوڕیان دایەوە و سەیریان کرد ئەوان لەو سەرزەمینەدا هاوڕێیەکیان نییە، وەک دوو چۆلەکە خۆیان لە تەوتمانێکی بێ ئەندازە بەریندا بدۆزنەوە، بفڕن و لە باخی پڕ لە نەمانی دوژمندا. بنیشنەوە سەیر بکەن و ببینن سوبح و سێرە و دوژمنیانە ئاوها تەنها بوون و لە نهێنی تەنیاییشیان ناحاڵی بوون. لاولا و شادریای سپی دوو مەلی بێ دۆست بوون. ئەوەشی وای دەکرد چیرۆکەکانیان هەمیشە تازە بێ، ئەو دەرکەوتنە بەردەوامەیان بوو. ئەوان لەو کیژانە نەبوون لە ماڵەوە سرەوت بگرن. تا تەنیایان قوڵتر بکردایە تا بێکەستر بوونایە زیاتر دەهاتنە دەرێ وەگەوەی لە گەڕانە بێوچانەکانیاندا لە کوچە تاریکەکاندا لە شەقامە خامۆشەکاندا بۆ شتێب گەڕێن تاوای لێهات لە هەموو سات و کاتە سیر و بێمانا و ناوەختەکاندا دەبیندان بە شەو لەسەر گۆڕەکان و بەیانیان زوو لەسەر شەقامە سارد و خاڵی و بێڕەحمەکاندا دەردەکەوتن وەک دوو ڕۆحیک و بێدەنگ دوو ڕۆحی تا هەتا هەتایە پێکەوە گرێدراو لە گەرمەی ئەو دەردەی تەنیایەدا سریاسی سەباح دەم جارێکی دی دەرکەوتەوە نا تکایە خەیاڵتان بۆ هیچ نەڕوات حەز دەکەم لە سەرەتاوە خاترجەم بن کە هیچ ڕۆژێک سریاسی سەباح دەم و ئەو کچە عاشقی یەک نەبوون خاتر جەم بن ئەو چیرۆکەی من دەیگێڕمەوە خاڵیە لە عەشق نا وا مەزانە من پیاوێک لە بیابانەوە هاتووم و لم پیری کردووم و وەک ئەو کەسانەی لە قاتی سەرەوەی سینەماکان بە خەیاڵی ڕاحەتی خۆیان فلمەکان سارسۆن دەکەن ماچەکان دەردەهێن و وێنەی پڕ لە سحر و حیکمەتی جەستەی جوانەکان دەبڕن، منیش هاوهام. نا دۆستانی من، ئێوانەی نازانین سبەینێ لەسەر چ زەمینێ دەگیرسێینەوە، دڵنیابن ئەم چیرۆکەی من چیرۆکی عەشق نییە، کە جارێکی دی سریاسی سبح دەم دەرکەوتەوە، هەردوو خوشکەکە دڵنیابوون کە گەنجێک بە ڕوخسارێکی وا تۆزایی و ڕەشەوە، مەترسی عەشقی لێ ناکرێ نا مەڵێن مزەفەری سەبح دەم بیست و یەک ساڵە ناو لەمدا بووە ناحاڵی و بەدبەخت و نابینا بووە لە دنیای ئێمەدا لە دنیای پیاوانی بچووک و برینداری وەک من و ئێوەدا مرۆڤ ئەگەر بە کەڵکی عەشق بێت یانێت هەر زوو خۆی دەناسێ سەریاسی سەبح دەمیش لە جنسی ئەو پیاوانە بوو خکە خەیاڵیان بەلای عەشقدا ناچێ ئەو ئێوارەی سریاسی سبەحدەم چووە سەر گۆڕی محەمەدی دڵشووشە، یەکێ بوو لە ئێوارە ئاسایەکانی ئەو. ئەو ژیانی خۆی بە پێی ئەندازەیەکی سەیر دابەش کردبوو. ئەو ماڵی لە ناو شاردا نەبوو. ژوورێکی گرتبوو لە یەکێ لە ئۆردووگاکانی دەرەوەی شاردا، لە کن پیرێژن و پیرەمێردێکی نەخۆش، ژوورەکەشی بە دیوارێکی تەختە کردبووە دوو ژوور. یەکێکیان ژوورێکی یاسایی بوو، ڕووتەن و خاڵی لە هەموو شتێک، فەرشێک و دۆشەکێک و عەلادینێک و دۆڵابێکی حاجەت نەبێ، ژوورەکەی دیکەشی سەیرترین شوێنێک بوو من لە ژیانمدا دیبێتم. هەڵبەت من چەندین ساڵ دوای مردنی چوومە ئەو ژوورەوە، شتەکان هەندێکی لە شوێنی خۆیان نەمابوون، هەندێکی دزی فەقیرحاڵ بەشی کەلوپەلەکانیان بردبوو، ئەوەی بەهایەکی هەبوو بۆ پیرێژن و پیرەمێردە مەزاتیان کردبوو، لەگەڵ ئەوەشدا کاتێ چوومە ئەو ژوورە هەستی ئەوەم هەبوو بۆنی غەریبی ئەوی لێ دێ، بۆنی ژیانی کوڕێ لە تەمەنی گەنجێتیدا کوژرابوو، یەک جیهان لە تەمەنی گوڵدا جێهێشتبوو، ئەوەی نیشانەیەکی دەربارەی خۆی و کارەکتەر و شێوازی ڕەفتاری دەدامێ ئەو وێنە سەیرانە بوو کە بە دیواری ئەو ژوورە تاڵواسرابوون، من خەم لەوە دەخۆم گەنجێک بوو بێ ئەندازە سەیر و قوڵ لە خەیاڵێکی نێرانەوە گلا بوو، وێنەی سەر دیوارەکان زۆربەیان دیمەنی ئەو پیاوانە بوون بەسەر ئەسپ یان ماتۆڕەوە بوون یان لە ڕاکێتی درێژەوە سەیری دەرەوەیان دەکرد، سەدان وێنەی یاریزانەکانی. کاریکاتێر و ئەکتەری و ئەکتەرە هندی و پاڵەوانە ماسلکەدارەکانی لەشسازی، سندوقێکی کاسێتی هەبوو جگە لە چەند دانە کاسێتێکی شکاو هیچی دیکەی تیا نەمابوو. نا بوەستن و داوام لێ مەکەن چیتر بێباکانە لەم حیکایەتەدا بڕۆمە پێشێ، شەوە و هەموومان لە دەریایەکی گەورەداین، خودایە هەست دەکەم زۆر تەماشاکردنی دەریا لە شەودا خەیاڵی ئینسان نەخۆش دەخا، من لە کوێدا بووم باسی چیم دەکرد ئا قەرار بوو باسی ئەو دنیاە بکەم کە سریاسی سبحدەم تایدا دەژیا ئەو دوو دنیاە جیاوازە ئەو لەو ژوورە خەیاڵیەدا کە ڕۆژێ لە ڕۆژان پڕ بۆ لەشتی سیر سیر وەک شیلۆی کێشانە تەرازوی شکاو هەندێ دەستکێشی کۆن گۆڤاری دێرین و سەیر سەیر، ڕەسمی جانەوەری خەیاڵی، تاقیکردنەوەیەکی بێ ئەندازەی سەبوورانەی نووسی، ناوی خۆی بە خەتی جیاواز. ئا، گەر من ئەوەم نەدیبایە لەوانە بوو گومانێکم لا دروست بێ، بەڵام کارت کارتۆنێکی بێ ئەندازە مەزن لەسەر دیوارەکە بوو. شێی یەک بە دوا یەکی زستانە ساردەکان حەرفەکانیان کاڵ کردبووە، بەڵام بە کاڵی دەتبینی دەستێکی سەبرناز سەدان جار لەسەر ئەو کارتۆنەی نووسیوە. سریاسی سبح دەم سریاسی سبح دەم سریاسی سبح دەم وەک یەکێک بترسێ لەوەی ناوی خۆی یاد بچێتەوە یان بیێ بە جۆرێک لە بەردەم خۆیدا ڕایگرێت حرمەت و کەرامەتێکی بۆ دروستکە لەو شوێنەدا خەوی بەهێز و مانا و جوانیەوە بینی بوو لەو ژوورەوە دەستی بەوە کردبوو ببێتە مرۆڤێکی مەزن هەر لەوێشدا لە مانای خۆی و نەهێنی ناوەکەی ڕامابوو سریاس و خوشکە سپیەکان لە پاسێکی شکاودا کە دەچوو بۆ گەڕەکێکی باکووری شار یەکتریان بینێوە خوشکەکان ئەم جارە لە ناو بۆن گاز و عرق و میوەی ژنانی عبا بەسەردا بە هێمنی سڵاوێن لێکرد ئەو کات قژی بە مۆدی ئەو ڕۆژانە بڕی بوو بەڵام بە جۆرێک لاواز و بێ جورم و سوتاو و سەرنجی کەسی ڕانەدەکێشا، وەک هەمیشە بە دەنگی بەرز قسەی دەکرد، بە دەنگی بەرز پێدەکەنی، کراسێکی شەکەری یەخە سپی لەبەردا بوو، لەگەڵ پانتۆڵێکی سپی دەبڵی و کۆن، دیمەنی کەسێکی ڕووتەڵی هەبوو، بەڵام ئەوانەی ناسیویانە دەزانن لەگەڵ ئەو فەقیریەی بێ سنوورەیدا ڕۆژێک وەک هەژارێک ڕەفتاری نەکردووە، کە لە پاسەکە دابەزین بە خوشکە سپیەکانی گوت، هیچ خۆش نیە ئینسان لە پەڕپورترین پاسی دونیادا بچێ بۆ گەڕەکە خۆشەکانی باکور گەلەک حەزی لە پیاسە پیاسەی گەڕەکەکانی باکور بوو ئەو دوو خوشکە گوتیان هەموو پاسەکان پەڕپوتن ئەو بە پێکەنینەوە گوتی هەموو پاسەکان بێ کەڵکترین پاسی دونیان ئەو ئێوارەیە سریاسی سبحدەم و خوشکەکان ماوەیەکی کورت پێکەوە ڕۆشتن لەو ماوەیەدا سریاس دەرفەتی ئەوەی هەبوو وەڵامی ئەو پرسیارە سادانە بداتەوە کە کچان لەو جۆرە بۆنانەدا دەیپرسن وەک ئەوەی چەند خوشک چەند خوشکت هەیە چەند برات هەیە لە پۆلی چەندی باوکە دیشی چییە سریاز گوتی نە خوشکم هەیە نەبرا نە دایکم هەیە نە باوک نە مەکتەبی شم خوێندووە دواتر سریاز هەموو پرسیارانی لێکردنەوە ئەوان قسەیان لە مردنی باوک و بێبرای خۆیان کرد بە جۆرێک لە شانازیەوە گوتیان ئێمە لە خانەی مامۆسایانین کە تەواو بوون سەریاس بە کەمێک شەرمەوە گوتی من ئێوە دەناسم ئێوە خوشکە سپیەکانن من حەز دەکەم جارێکی تر گوێم لە دەنگتان بێتەوە شادریای سپی و لاولاوی سپی بە ساردیەکی بێئەندازە ترسناکە و گوتیان نا حەزمەکە حەزمەکە دژێت لە دەنگمان بێتەوە قەت قەت حەزمەکە کە سریاسی سبەح دەمڕۆیی هەردوو خوشکەکە لەو ساردی و ڕەقی و کەمتەرخەمیی خۆیان پەشیمان بوون، ئەوان بە دەگمەن پەشیمان دەبوونەوە. خودایە، ئێوە دەیانناسین، من تەنها کەسێک بووم، ئەو دڵە سافەی ئەوانم ناسی، دڵێک بوو وەک پەموو سپی، دڵێک وەک دڵی پەریێ موبارەکەکان کە پەشیمان دەبوونەوە، مەپرسن چ سەیر و ترسناک پەشیمان دەبوونەوە. دڵنیام ئێستا یەکێکیان دەڵێ بۆ بۆ خوشکە سپیەکان پەشیمان بوونەوە پەشیمانی و دوو خوشکە دەگەڕێتەوە بۆ ڕەنگی نەکبەتیەک لەو ئێوارەی سێبری لەسەر ڕوخساری سەریاسی سبح نەم دیار بوو شتێک لەو گەنجە تا بوو دوای کەمێ سەودا و قسەکردن هەموو کەسێک بۆ خۆی کێش دەکرد شتێک من ناوی دەنێ مزەی ژیان سەحرێ دوچار بووە مایی کوشتنیشی ئەو بە خۆی دەگوت فەقیرترین کوڕی دنیا لە هەژارییەکدا ژیابوو و وەسف ناکرێ، تاکە شتێک کە ڕزگاری کردبوو ئەو پێکەنینەی بوو کە نە شەوی دەناسی نە ڕۆژ، نە تریفەی دەناسی نە هەتاو و هەمیشە و هەمیشە ئامادە بوو، ئەو ڕۆژەی خوشکە سپییەکان بە ساردی و بێ مەیلییەکی گەورەوە قسەیان لەگەڵ سەریاسدا کرد بۆ شەو تووشی مەراقێکی گەورە هاتن، بەڵێ! من لە سەرەتاوە پێم گوتن دڵی مەزن و بێ سنووری ئافرەت وەک دوو ئەڵماسی مەزن لە سینەی ئەو دوو کچەدا دەدەورۆشایەوە. ئەو شەوە وەخت بوو شتێک ڕووبدە، نزیک لە چیرۆکی پێچەوانەی محەمەدی دڵشووشە کە هەتا هەتایە دەبێ هەموومان لە تۆزی مردنیدا بژین. نا، عاشق نەبوون، بەڵام سێبەرێکی سەیری ئەو کوڕە کەوتبووە سەر ویژدانیان. شەوێکی درەنگ بوو، لە ماڵ هاتنە دەرێ و وەک بەدوای سەدای دەنگێکی پەنهاندا بڕۆن. کەوتنە دوای دەنگی پێکەنینیەوە بەڵام بەوەدا بەردەوام سەدای قاقا قاقاکانی لە گوێدا بوو نەدەگەیشتە هیچ جێگایە بەهەر شوێنێکا دەڕۆشتن گوێیان لە پێکەنینی سەریاسی سبح دەم دەبوو ڕویان دەکردە هەر کوچە و ئەو پێکەنینە لەوێ بوو بەڵام ئەویان لە هیچ شوێنێ نەبینی دواجار بە خەیاڵێکی قورس و نائاسودەوە گەڕانەوە ماڵ ئەگەر ئەو شەوە نەبوایە ئەم چیرۆکە نەدەبوو، ئەگەر ئەو دڵتەنگی و نائارامیە نەبوایە من هیچم نەبوو ئەم شەو بیگێڕمەوە، یان لەوانە بۆ شتێکی دی بگێڕمەوە، خاڵی لە خوشکە سپیەکان، خاڵی لە شەوە سارد و چاوە سارد و دڵە ناسک و پڕ میهرەبانەکەیان.